ڕزقێکت لێ دەکەم کە تیایدا عیزەتی نەفسم پێی پارێزراو بێ دەست پان نەکەمەوە لە هیچ ناکەس و لە هیچ ستەمکار و دەسەڵاتدارێ پەروەردگارا پاشان دەیفەرموو داوات لێ دەکەم سەرجەم کردارەکانم لێ قبول بکەی درود و صلاوات لە دیداری پێغەمبەری ئازیزێ کە ڕۆژانە دەیفەرموو پەروەردگارە اللهم إني اللهم عافني في بدني اللهم عافني في سمعي اللهم عافني في بصري پەروەردگارە بەدەنم بپارێزە لە بەڵا و لە نەخۆشی و بەدەنم بپارێزە لە سەرجەم ڤایرۆسەکان جا سەرنج بەن مسلمانانی ئازیز لە ئێستادا چەند گرنگە ئێمە دوعا و ذکری پێخەمبەری ئازیز دووبارە بکەینەوە بە تایبەتی کە بە بەردەوامی نەخۆشی و ڤایرۆس و پەتای کوشندە و دژە مرۆڤ دێت و دەهێنرێ بازرگانی پێوە دەکرێ بۆیە پەروەردگارا سەرجەم بەدەنم بپارێزە لە بەڵا و لە نەخۆشیەکان خوایە چاوم بینینم بیستنم بپارێزە خوایە تەنها حەقی پێ ببینم تەنها حەقی پێ ببیستم خودایە ئەم ئەندامانم لە خزمەتی ڕەزامەندی تۆدا بەکاربهێنم خوایە پەنا دەگرم بە تۆ لە هەژاری، ئنجا دەیفەرموو، اللهم انی اعوذ بک من عذاب القبر، پەروەردگارا پەنا دەگرم بە تۆ لە عەزابی نێو قەبر. ئەگەر سەرنج بەین لەم دوعای پێغەمبەرەدا عەلەیهی سەڵات وەسەلام هەژاری خستۆتە نێوانی کافربوون و عەزابی قەبرەوە، هەژاری سەر دەکێشێ بۆ کافربوون، هەژاری سەر دەکێشێ بۆ زوڵم و ستەمکردن، هەژاری سەر دەکێشێ بۆ ئەوەی ئینسان دونیا و قیامەتی بڕوات، هەژاری یەکێکە لەو نەخۆشی و پەتا کوشندانەی کە پێغەمبەری ئازیز عەلەیه سەڵا و سەلام بەیانیان و ئێواران لە نێوانی دوو سوجدەی نوێژەکەیدا اللهم ارحمنی وعافینی وارزقنی داوای ڕزقی کردووە لە خوای پەروەردگار بۆ؟ چونکە ان اللە هو الرزاق اللەی ئێمە ڕەزاقە اللەی ئێمە هو الغنی دەوڵەمەندە بۆیە دەبێ دروستکراوەکانیشی دەوڵەمەندانە بژین دروستکراوەکانیشی تەنها فەقیری بەر دەرگای اللە بن و موحتاجی بەردەستی ئینسانەکان نەبن خۆشەویستانم پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات و سەلام لە ڕوانگەی ئەم سێ دۆعایەوە پێمان دەڵێ پێغەمبەری ئازیزمان بۆ هات ئەو ساتە وەختەی لە جزیرەی عەرەبیەوە نور و پەیامی نبووەتی پێغەمبەری ئازیز کە هات چونکە ژیانی مرۆڤایەتی بە تایبەتی لە بواری داراییدا لە بواری کۆیلەکردندا لەو پەڕی ستەمکردندا بوو بۆیە پێخەمبەری ئازیزمان هات هەتاوەکو مرۆڤایەتی تێبگەیەنێ پەیامێکی پێبوو بە خەڵکی دەڵێت خەڵکینە ئەم سەر زەوی و ئاسمان و سەرجەم دروستکراوەکانی خوای پەروەردگار موڵکی اللەن مالیکی حەقیقی ئەم ئاسمان و زەوی و داهات و سەرخان و ژێرخانە هی اللەیە قل اللهم مالک الملک پێیان بڵێ کێ خاوەنی موڵکی حەقیقیە للە ملک السماوات والارض ئاسمانەکان و زەوی و ئەوەی کە لە نێوەندیدایە هەر هەمووی موڵکی خوای پەروەردگارە ئەو کەسەی کە خاوەنی موڵکە یاسا و ڕێسا و بەرنامەی هەیە بۆ موڵکەکەی هەروەکو چۆن مرۆڤەکان دروستکاریان کە ئەڵڵایە مافی بۆ دیاری کردوون و خاوەنی مافی خۆیان نین تەنها ئەڵڵاه دەزانێ تەنها اللەیە کە دەستنیشانی مافەکانی بۆ مرۆڤایەتی کردووە لە ڕزقیشدا بە هەمان شێوە خوای پەروەردگار خاوەنی ئاسمانەکان و زەویە بۆیە دەبینین لە هەشتا ئاەتی قورئاندا هەشتا و شەش جار خوای پەروەردگار ئەموالەهم ئەموالەکم مالی الله بەکاردێنێ پێمان دەڵێ ماڵی خوای پەروەردگار لای ئێوەیە بزانن چۆن مامەڵەی لەگەڵدا دەکەن بۆیە بە پشتیوانی خوای پەروەردگار هذا رسول الله لە درێژەی زنجیرەکەماندا ئەمڕۆ باسی پێغەمبەر و ماڵ و بازاڕ و چارەسەری قەیرانی دارایی دەکەین تێڕوانینی پێغەمبەری ئازیز بۆ کەسابەت بۆ بازار و بازرگانی کردن بۆ چۆنیەتی ئیدارەدانی ماڵ لەم هەفتەیەدا لە خزمەتتاندا دەبین دەبینین پێغەمبەری ئازیزمان عەلەیه سەلات وەسەلام وەک سەرجەم پێغەمبەرانی دیکە هەمویان خاوەنی پیشە بوون هەمویان کاریان کردووە شوانیان کردووە ئاسنگەریان کردووە بازرگانیان کردووە بە تایبەتی شوانی و ئاژەڵداری یەکێکێ لەو کارانەی هەموو پێغەمبەران کردویانە پێغەمبەری ئازیز و نوری چاومان لە پێش بوونی بە پێغەمبەرایەتیدا شوانی کردووە و هەروەها بازرگانی کردووە ڕیحلەتی کردووە بۆ شام مەگەر سەرپەرشتیاری بازرگانی دایکمان خەدیجەی نەکردووە پێشەوەی بیخوازێت بێگومان بەڵێ کەواتە پێمان دەڵێ پێغەمبەر و پێغەمبەران نانی دەسی خۆیانیان خواردووە پێغەمبەر و پێغەمبەران عارەقیان کردووە بە ڕەنجی شانی خۆیان شیاون نەک خۆیان بەڵکو خەمی تێرکردنی سکی ئینسانیەت و ئومەتەکانیان لە ئەستۆدا بووە بۆیە دەبینین پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات وەسەلام لە مەککە و بەتایبەتی لە مەدینەش یەکێک لە کارە گرنگەکانی بریتی بوو لە پێکەوە بەستنی مزگەوت و میحراب لەگەڵ بازاڕدا گرێدانی دین و ژین پێکەوە بەستنەوەی مسوڵمان مسوڵمانێک بێ هەم بۆ دونیا و هەم بۆ دواڕۆژ کار بکات موسڵمانێک بێت لە مزگەوتا بە پەیامی خوای پەروەردگار عیبادەت کات لە بازاڕدا کەسابەت و بازرگانیشی بە هەمان شێوە بە پێی قورئان و سوننەت بێت بۆیە پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات وەسەلام بازاڕەکەی نزیک بوو لە مزگەوتەوە زۆر کات ئامۆژگاری مسلمانانی کردووە بازار گوێیان لێبووە و گەڕاونەوەتەوە ناو مزگەوت بۆیە پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات وەسەلام خەمی بازاڕی بووە بۆ پێغەمبەران خەمی بازاڕیان خواردووە چونکە بە درێژایی مێژوو یەکێک لە ڕێگا سەرەکیەکانی بە کۆیلە کردنی مرۆڤایەتی یەکێک لە ڕێگاکانی ستەمکردن لە مرۆڤایەتی بریتیە لە دەستگرتن بەسەر بازاڕدا بریتیە لە قۆرخکاری و تەنها بەکارهێنانی بازاڕ لەلایەنی کەمینەیەکەوە بۆیە پێغەمبەری ئازیزمان عەلەیه سەڵا و سەلام خەم لە بازار دەخوات هەر بۆیە لە شاری مەکە لە بەرامبەر ئەم پلانەی پێغەمبەردا مشرکین کافرانی مەکە حەساریان خستە سەر پێغەمبەری ئازیز پێغەمبەری ئازیزیان برسی کرد سەروەت و سامانی مسلمانان دەبێت تەواو بێ لە تێرکردنی ورگی خۆیانە نەک لە بازارسازی و بازرگانیدا پێخەمبەری ئازیزمان کاتێک شاربەدەر دەکرێ لە زێدی باو باپیری خۆی چونکە عەقڵیەتێک حاکمە دەڵێت درد دەکەین لەم ئەرزە ئەرضی خوایان کردووە بە من ئەرضینا بە ئەرضی خۆیان پیان وتوە تەنها دینێک کە دەبێ هاوڵاتی ئەم وڵاتە پەیڕەوی بکا دەبێ و دینەیە کە ئێمە دەستنیشانی دەکەین بۆیە پێغەمبەری ئازیزمان کۆچ دەکات و شاری مەککە بەجێ دێڵێ چونکە ئازاد نیە لە بەندایەتیدا و ئازاد نیە لە بازرگانی و کەسابەت کردندا و مسوڵمانان بە هەژار کردنیان بە برسی بوونیان سەر دەکێشێ بۆ کافر بوون بۆ ئارام نەگرتن بۆ پاشگەز بوونەوە لە دین بۆیە پێغەمبەری ئازیزمان کۆچ دەکا بۆ شاری مەدینە لە شاری مەدینەش یەکێک لەو بوارانەی خەمی لێ دەخوات یەکسەر کاراکردنی مسوڵمانانە بە گشتی و بەتایبەت موهاجرین کە کۆچیان کردووە لە مەککەوە بۆ مەدینە کاریان دەداتە دەست پارەیان دەداتێ حەبل و گوریسیان دەداتێ تەوریان دەداتێ فێری داربڕی و ئاژەڵداری و کشتوکاڵ و باخداریان دەکات هەتا مسوڵمانانێکی مشورخۆر بن مسوڵمانانێک بن کە عارەقی نێوچەوانی خۆیان مایەی خواردن و بژێوی دابینکردن بێ بۆیان بۆیە پێخەمبەری ئازیزمان عەلەیهی سەڵات وەسەلام تانە و تەشەرێکیان لەم پێخەمبەرە و لەسەر جەم پێخەمبەران داوە وتویانە مالی هذا الرسول چۆن دەبێ پێخەمبەر یەکول الطعام بخوات خواردن هی ئێوە نییە کەئەنما ئەمانە مەلائیکەن مرۆڤن مرۆڤ نین و یمشون فی الاسواق چۆن دەبێ پێغەمبەران بە بازاڕا بێن و بڕۆن چۆن دەبێ پێغەمبەران کەسابەت بکەن کە مسلمانانی ئازیز ئەم فکرە و ئەم بیرۆکەیە کە ئەمڕۆ لەژێر ناونیشانی عەولەمە و عەلمانیەتایە لاتان سەیر نەبێ ئەمڕۆ عەولەمە و عەلمانییەت کە دین لە ژین جیا دەکاتەوە، دین لە دەوڵەت جیا دەکاتەوە، دین و مزگەوت و عیبادەت لە بازاڕ دوور دەخاتەوە، ئەزانن بۆ؟ چونکە لە کۆنەوە جاهیلیەت هەر وای کردووە. چونکە ئەگەر دین لە بازاڕا بێ، کەمینەیەک ناتوانن سەردەستەی زۆرینەی هەموو کۆمەڵگا بکەن. ئەگەر دین لە بازاڕا بێ قۆرخکاری نابێ بۆیە ئەوان هاتوون و تویانە مالی هذا الرسول نابێ مسلمان دەستی لە بازارا بێ نابێ مسلمان باس لە نەوت و باس لە ئاسمان و لە ژێر زەوی بکات بەڵکو مسلمان سەری خۆی کسکە پەیوەندیەکی ڕۆحیە لە نێوانی خۆی و خوا مسلمان و مزگەوت مسوڵمان و نوێژ ئیتر دەبێ هەمووتان بزانن ئاین بۆ تاکە ئەوە عەلمانیەت و دیموکراسیەتە بۆ هەمووانە کەواتە ئەم ئەم سیستەمە جاهلیەتە نوێ نییە هەر لە کۆنەوە بەم جۆرە هاتووە و بەم شێوازە لەگەڵ مرۆڤایەتیدا مامەڵەیان کردووە پەروەردگار وەڵام دەداتەوە و دەفەرموێت وما ارسلنا قبلك من المرسلین هەموو پێغەمبەران الا انهم ليأكلون الطعام ويمشون في الاسواق هەموو پێغەمبەران خواردنیان خواردووە مرۆڤ بوون هەمویان وەمشونە فیل ئەسواق بە نێو بازار و بە نێو هاوڵاتیانە هاتوون و ڕۆشتون کەسابەتیان کردووە بازرگانیان کردووە بۆ نەفسی خۆیان خەمیان لە بازرگانی خواردووە بۆ ئومەتەکەیان بازاڕیان قۆرخ نەکردووە بازاڕیان چاودێری کردووە کەواتە پەیامبەران پێغەمبەران بازرگانان کاسبکاران قورئان وەصفیان دەکات دەفەرمێ رجال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله کێ مەردە؟ کێ دلێرە؟ کێ مرۆڤی حەقیقییە؟ ئەو کەسانەی تیجارەت و بازرگانی دەکەن، بەڵام بازرگانی و کەسابەتکردنیان نابێتە مایەی پشت غافڵبوونیان لە خوا، نابێتە مایەی پشتکردنیان لە نوێژ و لە عیبادەت. کەواتە دەبێ کاسبکار دڵی خۆش بێ، خوای پەروەردگار بە مەرد و دلێر ناوی دەبا، ریجال، پیاون، مەردن، دلێرن ئەو کەسانەی کەسابەت دەکەن، بۆیە خۆشەویست و نوری چاومان پێغەمبەری ئازیز علیه صلوة و سلام بەشدار بووە وەک چۆن لە میحرابا بووە لە بازاڕیشدا بووە پێغەمبەری ئازیزمان علیه صلوة و سلام لە مەدینە بەشداری بازاری کردووە چاودێری بازاری کردووە پەیامی بە بازار داوە بازاری مەدینەی ڕێک خز بە تایبەتی بۆیە دەبینین جوولەکە لە کۆن و لە ئێستاشدا کە یەکێک لە سیاسەتەکانیان بریتییە لە دەستگرتن بەسەر بازاڕدا، بریتییە لە دەستگرتن بەسەر داهات و بژێوی خەڵکیدا، یەکێک لەوانە کەعبی کوڕی ئەشرەف هەستا بازاڕی مەدینەی سووتان. ئێژی بە پێغەمبەری ئازیز گەیاند، بۆیە پێغەمبەری خوا دەفەرمێ وەڵڵاهی، سوێند بە ئەڵڵا، بازاڕێکی گەورەتر و فراوانتر و زۆر تۆکمەتر دروست دەکەم بۆیە بازاڕێکی فراوانی دروست کرد کە لەو ساتەوەختەدا لە مەدینەدا نۆ درگای هەبوو بۆ چوونە ناوەی بازرگانی کردن و هاتن و ڕۆشتن تیایدا بەڵێ پێخەمبەری ئازیزمان عەلەیهی سەڵات وەسەلام خەمی لە بازار خواردووە بەڵام دەبینین ئەم پێخەمبەرە ئازیزە عەلەیهی سەڵات وەسەلام خەم دەخوات، بازاڕ دەست چاودێری دەکات، بەڵام چۆن چۆن چاودێریەک ئەگەر سەرنج بەین مسوڵمانانی ئازیز پێخەمبەرمان بۆ ئەوەی بیناسین وەکو خۆی بۆ ئەوەی بیناسین کە ئەم پێخەمبەرە ئازیزە پەیامێکی پێیە کە ژیانی مرۆڤەکان ڕێک دەخات بەتایبەتی بواری کەسابەت و بازاڕ وە دەستگرتن بەسەر ماڵا لەوەی کە ماڵی خوای پەروەردگارە و بەکار بهێنرێ بۆ خزمەتی مرۆڤەکان مرۆڤەکان دەبێ خاوەنی ماڵ بن نەک ماڵ خاوەنی مرۆڤ بێ مرۆڤەکان دەبێ ماڵ لە خزمەتیانا بێ نەک مرۆڤەکان لە خزمەتی ماڵا بن دەبێ مرۆڤەکان بە ماڵ بە ئەرزی خوای پەروەردگار عەبدی ئەڵڵا بن نەک ببن بە عەبدی دینار و درهەم و دۆلار و کەسابەت و بازرگانی و ئاژەڵداری نابێ ماڵ بدرێتە دەستی کەسانی حاشاکم گێل و گەمژە، نابێ ماڵ بدرێتە دەستی کەسانێکی موسریف و موبەذیر، ماڵ قورئان دەفەرمێ التی جعل الله لکم قیاما هەستانەوەتان، بنیادنانی شارستانییەتان بە ماڵ دەکرێ، نابێ ماڵ بدرێتە دەستی کەسانێک کە قەدری نازانن، چونکە کە ماڵ درا دەستی کەسانێکی نائەهل، برسی دەبن، ڕووت و ڕەجاڵ دەبن، بێ خواردن و بێ خواردەمەنی دەبن، وەکو ئێستا دەیبینین، کەواتە خاوەنداریەتی نابێ بدرێ بە دەستی کەسانێکی گێل و گەمژە. پاشان پێغەمبەری ئازیز بۆ بازاڕ یاسایەکی دیکە ئاراستە دەکات کە یاسای زەکاتە کەی لا یەکون دولەتەم بین الاغنیاء منکم ئەگەر سەرنج بەن ئەم ئایەتە چارەسەری قەیران و زریانی دارایی سەر زەوی دەکا ئەمڕۆ کەی لا یەکون دولەتەم بین الاغنیاء منکم دولە دەوڵەت نابێ دەوڵەمەنەران ملیالێرانێک بوونیان هەبێ کە خاوەن وەکو دەوڵەتێک مامەڵە بکەن مرۆڤەکان بچەوسێننەوە دەبێ زەکات دەربکەن لەم یاسا قورئانیەدا ئەوەی کە سوودی لێوەردەگرین ئەوەیە تاک خێزان بۆی دیاری نەکراوە چەندێک ماڵی هەیە تۆ ئازادی بەڵام ئازاد نیت لە دەرنەکردنی مافی خوای پەروەردگارە ئازاد نیت لە گەیاندنی زەکات بە هەژاراندا بەڵکو چەندێک ماڵت هەیە هەتبێ بە حەڵاڵ بە ڕێگای شەرعی بەڵام دەبێ حەقی خوای پەروەردگاری تیا بدرێ کە حەقی هەژارانە لە ئەمڕۆدا هەزار و سێ سەد و چل و حەوت ملیاد لێر لەسەر زەویدا بوونی هەیە لە سەدا هەشتای داهاتی سەر زەوی لە دەستی لە سەدا بیستی مرۆڤەکاندایە، واتە لە سەدا هەشتای سەر زەوی لە سەدا بیستی داهاتی ئەم سەر زەویە دەدرێت پێی. لە سەدا هەشتای داهاتی ئەم سەر زەویە قۆرخ کراوە، دەستی بەسەرا گیراوە، لە لایەنی سەرمایەدارانی زاڵم و ستەمکارەوە ئەمڕۆ خوێنی گەلانی پێ دەمژرێ. ئەمڕۆ نەک هەر سەر زەوی، ژێر زەوی، ناو دەریا، ژێر دەریا، ئاسمانیش قۆرخ کراوە. ئەمڕۆ بازرگانیکردن، دەوڵەمەندان و ئەو کەسانەی کە بەڕاستی خوێنی میللەتیان مژیوە، هەموو کایەکانیان تەنیوە. بۆیە پێغەمبەری ئازیز علیە الصلوە و السلام پەیام و یاساکەی بۆ ئێستایە، بۆ سەدەی بیستە کە چۆن دەبێ، داهاتی ئاسمان ڕێک نەخرێ. تەسەور کەن ڕۆژانە زیاد لە سی هەزار فڕۆکە بە ئاسماندا دەفڕێ لە جیهاندا. داهاتی ئەمە بۆ کێیە؟ شاحینە و باخیرە و سفوونەکان بە نێو دەریادا، داهاتی ئەمە بۆ کێیە؟ کێ لە پشتی ئەم داهاتەوەیە؟ ئەک کاتێک زەکات نادرێ بە نمونە لە با باسی خلیجی عەرەبی بکەین ساڵانە زیاد لە چل ملیار دۆلار بەس زەکاتی ئەو خەڵکە دەسەڵاتدار و بەناو مسلمانەیە کە دەستیان بەسەر ملک و سامانی مسلمانان داگرتووە کەواتە پێخەمبەری ئازیز ئەوەمان فێر دەکات کە نابێ کەمینەیەکی سەر دەستە حوکمی زۆرینەیەکی ژێر دەستە بکەن نابێ ماڵەکەی کە هەتە عارەقی نێوچەوانتە پشت بکەیتە زەکات و زەکات دەرنەکەی ئەو کاتە کۆمەڵگا هەژار دەبێت چونکە کارەساتی ئەمڕۆی مرۆڤایەتی زۆر تاڵە مسلمانانی ئازیز زیاد لە سەد ملیۆن مناڵ بەدخۆراکە یەک ملیار مسلمان کەمێک لە یەک ملیاری شەوانە هەر بە برسێتی دەنوێ، لە برساندا خەڵک دەمرێ، ئایا سەر زەوی داهاتی نییە؟ ئایا سەر زەوی ئیتر نیعمەتی خوای پەروەردگار کۆتایی پێ هاتووە؟ بێگومان نەخێر، ئەوە مرۆڤەکانن ستەم دەکەن، ئەوە زاڵم و ستەمکارانن، ئەوە سەرمایەداری جیهانییە، ئەوە ئیشتراکییەتە، ئەوە عەولەمە و عەلمانییەتە خوێنی مرۆڤایەتی دەمژێ، مرۆڤایەتی بەم حاڵە گەیاندووە. بۆیە پێغەمبەری ئازیزمان لە پەیامێکی دیکەدا ڕوودەکاتە بە کاربەر، ڕوودەکاتە کاسبکار، ڕوودەکاتە هەر کەسێ ماڵی لە دەستدایە لە بازاڕ و لە ماڵدا و دەفەرموێ والذین اذا انفقوا لم یسرفوا ولم یقتروا وکان بین ذلك قواما ماڵی خوای پەروەردگار دەبێ وا مامەڵی لەگەڵا بکرێ نابێ تەخشان و پەخشانی پێ بکرێ نابێ خۆت و خەڵکیش بخنکێنی ڕەزیل بی چروک بی لە خۆت و لە خەڵکیشی بگریتەوە وەکانە بینە ذلک قوامە عدل وەسەت ئەوەیە کە دەبێ لە بژێوی خۆت و لە بژێوی کۆمەڵگادا بەکاری بێنی واتە نابێ کۆمەڵگا ئیسراف بێ بۆیە پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات وەسەلام چاودێری بازاڕی کردووە ڕۆژێک دەڕوات بە یەکێ لە کۆڵانەکانی مەدینەدا حەیوانێک مردار بووەتەوە و فڕێدراوە پێخەمبەرمان فەرمووی بۆ سووتان لە پێستی ئەم حەیوانە وەرنەگرتووە کوتیانەی پێخەمبەری خوا مردار بۆتەوە ئێ فەرمووی مردار بۆتەوە خواردنی حەڵاڵ نییە و حەرامە ئەی پێستەکەی بە خۆشەکردن بۆ ئیسیفادەی لێ ناکەن ئەمە چ عقلێکی اقتصادیە ئەمە چ عقلێکی بازارسازیە ئەمە چ عقلێکە لەو هەرێمی کوردستانەدا بە نمونە ئەوەی ئیسیفادەی لێ ناکرێ بۆ نمونە پێستە هەموو قایشی پانتۆڵەکانمان ئەبێ لە سین و لە کوێوە بێ بۆمان ئەی بۆ پێستە ئیستیفادەی لێ ناکرێ بۆیە پێغەمبەری ئازیزمان عەلەیه سەلات وەسەلام موسڵمانان ئاگادار دەکاتەوە سوورەتی ئەنعام بۆ خواردنی گۆشتی ئاژەڵان نییە ئەی پێستەکەی ئیستیفادە لێ بکەن مووەکەی بۆ جلوبەرگ بەکاربێنن خوریەکەی ئیستیفادە لێ بکەن ئەمەیە بەڕاستی قورئان بەم جۆرە کۆمەڵگا ئاراستە دەکات کەواتە پێخەمبەری ئازیزمان دەچێتە بازار و دەفەرمێ لەیس منا من غشە ئومەتی من نییە ئەوەی غش بکات کەواتە برای مسلمانم کاسبکاری بەڕێز بازرگانانی بەڕێز دوکاندارە بەڕێزەکان لە هەرێمی کوردستاندا وابزانە پێغەمبەری ئازیز عەلەیهی سەڵات وەسەلام ئێستا دێ و سەردانی عەلوە دەکات پێغەمبەری ئازیز دێت و سەردانی بازرگانی قوماشەکان دەکات سەردانی دوکان و بازاڕی ئاڵتونچییەکان دەدات، سەر لە ماست و پەنیر فرۆشەکان دەدات، سەر لە قەساب و لە مەییانەکان دەدات، سەر لە مەعرەز و لە پێشانگاکان دەدات، برای مسوڵمانم چۆن لەگەل پێغەمبەری ئازیزا دەدوێیت؟ چۆن وەڵامی پێغەمبەری خوا دەدەیتەوە؟ ئایا غەشت هەیە یان نا؟ خۆشەویستمان بەڵێ خاتەم الانبیایە بەڵام دەچێتە بازاڕەوە و گەنمێک دەبینێ ژێرەوەی تەڕە، ئەم گەنمە بۆ تەڕە؟ ئەی پێغەمبەری خوا بۆ سەروژێرەوەی وەکو یەک نییە برای مسوڵمانم بەڵێ تۆ مسوڵمانی لە بازاردا پێغەمبەری خوا فەرمووی لەیسە منا من غەشە ئومەتی من نییە ئومەتی ئیسلامی نییە لەسەر حەوضی کەوسەر ئاوی نادەمێ لە ڕۆژی قیامەتا پێت دەڵێم سحقن سحقن لێم وە دوورکەوە تۆ غەشت کردووە تۆ ماستی ئەم لاولات هێناوە و بە ماستی کوردی فرۆشتوتە تۆ هاتووی شتی یابانیت هێناوە و بەڵام لە ئەسڵدا چینییە سینییە تۆ هاتووی قوماشێکت هێناوە و غەش و تەزوێرت تیا کردووە تۆ هاتوویت نەوت و ئاو و بەنزین و ئاوت تێکەڵاو کردووە تۆ هاتووی غەشت کردووە کە ئەمە پەیامی پێغەمبەری ئازیزە بۆ بازار بۆ بازرگانان بۆ کۆمپانیا و مقاولەکان کە چۆن ئیش دەکەن، تیرۆرستێ بینایەک دەتەقێنێتەوە، مقاولێکیش غەش دەکا لە بینایەک، لە ڕێگاوبانێک، لە هەر کارێکدا، هەر تیرۆرستە و هەر غەشی کردووە. بۆیە پێغەمبەری ئازیزمان علیە الصلوە و السلام خەمی لە بازاڕ خواردووە، مسوڵمانانی ئازیز. کەواتە. با پێغەمبەرمان وەکو خۆی بناسین کەواتە برایانی مسوڵمانم ئا ئەمەیە پێغەمبەری خوا هذا رسول الله صلی الله علیه وسلم ئەم وتارە پێمان دەڵێ ئومەتی ئیسلامی کار بکەن کار عمر کوری خەتاب کە خاوەنی حەضارەت بوو ئەزانن چۆن و بۆ بێکی لە سەحابەکان دەفەرموێ چەند جار وشەی عەمەل هاتووە لە قورئاندا وتی زیاد لە سێ سەد دەی فەرموو یەعنی کار بکەن یەعنی ئیش بکەن یەعنی تەمەڵی مەکەن یەعنی سستی مەنوێنن ئنجا پێخەمبەری ئازیزمان علیه سەلات وسلام پەیامێکی دیکەی پێیە ئەویش ئەوەیە کە دەبێ هەموو کاسبکارێ لە پیشەکەی خۆیدا فەرضی عینە چۆن نوێژ دەکەی فەرضی عینە واجبە لەسەر تۆ بزانی حەڵاڵ و حەرام لە بواری ئاڵتوندا بزانی حەڵاڵ و حەرام لە بواری بازارسازیدا بزانین لە بواری ئاژەڵداریدا کاتێ پێغەمبەری خوا دەفەرموێ لەعنەتی خوا لەوانەی کە بازار گران دەکەن لەعنەتی خوا لەوانەی گوناهبار و تاوانبارن ئەوانەی شت هەڵدەگرنەوە و دەیشارنەوە پێغەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم دەفەرمێت لەعنەتی خوا لەوانەی لە بازارە بەرتیل دەدەن بەرتیل وەردەگرن ئەوانەی کە زەمینەسازی دەکەن دەلاڵن بۆ بۆ مەسەلەی بەرتیل و بەرتیلکاری کەواتە برای مسوڵمانم برای بازرگان لە کارەکەی خۆتا بزانە چۆن کار دەکەی هەر کەسێ کار نەکا پێغەمبەری ئازیز دەفەرمی هەر کەسێ علمی نەبێ تووشی ڕیبا دەبێ ڕیبا پێغەمبەری خوا دەفەرمێ دێ بەسەر ئومەتەکەمدا ڕۆژانێک ساڵانێک ئللا تووشی ڕیباخۆری دەبن چونکە نازانێ ئەوەی کە دەی وەری دەگرێ دەیکا ئەمین حەلالین ئەم من حەرام کەواتە ئەمڕۆ زۆر گرنگە فێری علمی حەلال و حەرام بین موسڵمانانی ئازیز ئێمە نابێ عەبدی دینار و درهم بین پێغمبەری خوا دەفەرمێت تەعیسە عەبد الدینار تەعیسە عەبد الدرهم تەعیسە عەبد الخەمیسە تەعیسە عەبد المەخیلە نابێ عەبدی ئاژەڵداری بی نابێ عەبدی قوماش و بازرگانی بی دەبێ ئەوە بەکار بێنی بۆ ڕەزامەندی خوا بۆ کەسابەتکردن بازرگانان لە ڕۆژی قیامەتا لەگەڵ پێغەمبەراندان بە یەک مەرج پێغەمبەری خوا دەفەرمێ حەشر دەکرێن لەگەڵ پێغەمبەراندا لە بازاڕی پێغەمبەراندا ئەگەر ڕاستگۆ بن چونکە ئینە التجارە هم الفجار دەبن بە فاجر ئەگەر ڕاستگۆ نەبن ئەگەر چاکەکار نەبن ئەگەر حەڵاڵ و حەرام نەپارێزن کۆتا پەیامان بۆ دەسەڵاتە یەکێک یاسایەکی زۆر جوانمان هەیە دەڵێت میزانیەت الدەولە مرآت عدلها وجورها ونظامها وفوضاها ئەڵێ ئاوێنەی بوجە هێمای دادگەریە هێمای هەبوونی سیستەمە بەداخەوە وا هەرێممان دووەم ساڵی تێپەڕان بێ بوجە عێراق لە قەیرانی بوجەدایە لە ڕوانگەی بوجەوە سەیری ئەو دەسەڵاتە دەکرێت دەسەڵاتێکی دادگەرە یان دەسەڵاتێکی گەندەڵە بۆیە دەبێ بەڕاستی بوجە هاوڵاتی خۆشەویست کە هەموو لایەکمان بزانین هەرێمەکەمان لە قەیرانێکی زۆر قوڵی داراییدایە کە ئەویش خۆی دەبینێتەوە لە چوارچێوەی گەندەڵیدا بە هەدەرداندا حق نەک... حساب نەکردن بۆ حەقی خوای پەروەردگار و حەقی هەژاراندا چارەسەری ئەم قەیرانە بریتە لە لەخواترسان بۆ هەموو لایەکمان بریتە لە پابەندبوون بە مەنهەجی ڕەسول اللهوە بریتە لەوەی کە ئیسلام حەلە مسلمانان وەڵاهی ئەو ئەو فەرەنسایەی کە ئێستا زۆر باس و خواسی لێ دەکرێ هاوار دەکا دەڵێ وەڵاهی جگە لە ئیقتیسادی ئیسلامی یەک حەل نییە بۆ زریان و بۆ هەرەسی ئابووری لەم وڵاتەماندا بۆیە بەڕاستی ئێستا دەبێ هەموو لایەکمان وەکو تاک و خێزان بزانین ئیسلام حەلە ئیسلام چارەسەرە دەسەڵاتداران لە ڕۆژی ئاڵادا یەک پەیامتان پێ دەڵێم کە قانع وتویەتی ڕێز لە ڕەنگی سووری ئاڵاکەتان بگرن خوێنی یەک دەریا لە میللەتی کوردە کە ڕژاوە لە هەڵەبجە و بادینان و بارزان و سەرجەم هەرێمی کوردستاندا ڕەنگی سپی ئاشتییە توخوا ئاشتەوایی لەم وڵاتەدا بپارێزن گوڵە گەنمەکە هێمای ئەوەیە کە دەڵێ ها کوردینە ڕزقی خۆتان، نانی خۆتان، نەوتی خۆتان، خاکی خۆتان مەخەنە بەر دەستی دوژمنان. هەر کەسێ نانی لە گیرفانی خۆیدا نەبێ، پارەی لە گیرفانی خۆیدا نەبێ، قاسەی وڵاتی خۆی پڕ نەبێ، بڕیاری بە دەستی خۆی نییە. هەر کەسێ بچێتە سەر سفرەی خەڵکی، هەر کەسێ ببێ بە پاشکۆی هەر دەوڵەتێک، تاران بێ یان توران، دەبێ بە کۆنترۆڵی ئەو هەڵبستێ، کەواتە خوێنی شەهیدانی ئەم وڵاتە بە هەدەر مەدەن، ئاشتی ئەم وڵاتە بپارێزن، سەروەت و سامان و نەوت و غاز و ئاوی ئەم وڵاتە بپارێزن، چونکە وە ئەمانەتێکە ئێستا لە ئەستۆی ئێوەدایە، ئەو ئاڵایە ئەو ئاڵایە لە سەلاحەدینی ئەیوبیەوە پیاوی دیندار و خواناس هێناوێتی. پیاوی مێزەر بەسەر و دەسپی و دەمسپی وەکو قازی محەمەد هەڵی کردووە، ڕێز لە ئاینەکەی بگرن، ڕێز لە هەوڵ و ماندووبوونی بگرن، دڵنیابن ئەم میللەتەیە تەنها و تەنها بە عەدالەت و بە دادگەری و بەم ئیسلامە بەختەوەر دەبێ. خوایە بە خاتری گەورەیی خۆت و ناوە پیرۆزەکانت لێت داواکارین یا اللە ڕزقی حەڵاڵمان پێ ببەخشە، خوایە ڕزقی طیبمان پێ ببەخشە، خوایە زانست و زانیاری بەسوودمان پێ ببەخشە، خوایە پەنا دەگرین بە تۆ لە هەژاری، خوایە پەنا دەگرین بە تۆ لە کوفر، خوایە پەنا دەگرین بە تۆ لە عەزابی قەبر یا اللە ڕزقی ئەم ئومەتە بە خوایە ڕزقی ئەم ئومەتە بە یا اللە خوایە لە ئاسمان و لە زەویەوە ڕزقی زیاتری ئەم میللەتە بە خوایە بارانی پڕ ڕەحم و پڕ بەرەکەتمان بۆ ببارێنە خوایە ئاشتی و ئاوەدانیمان بۆ بگێڕەوە یا اللە خوایە خەڵک و خاکی کوردستانمان بپارێزە